بەرنامەی نۆژین لەگەڵ هەڵاتنی گزنگی ڕۆژێکی نوێ و لە دەستپێکی بەرنمەکانی دەنگی یەگرتوودا ڕۆژانە بەرنامی نۆژین پێشکەشەکرێ بەرنامی نۆژین لە دووتێی بڕگە و بابەتەکانیدا گرنگی بە گەشەپێدانی مرۆیی و مامەڵەکردنی سەردەمیانە و کاراکردنی توانە شاراوەکانی مرۆڤ و ئەتەکێتی ڕۆژانەدا بەرنامی نۆژین ڕۆژانە لە کاتژمێر هەشت و سی خولەکی سەر لە بەیانی پێشکەشەکرێ ئەم بەرنامەیە لە مەدۆ پێشکەشکردنی فەریشتە مستەفایە بەرنامەی نۆژین. سڵاوتان لەبێ بیسەرانی بەڕێز و خۆشەویست زاخۆیەکی نوێ بەرنامەی نۆژینتان پێشکەشەکەم بە هاوکاری کاک تارق لەگەڵتانەبم. گومان لەوەدا نییە کە ژیانی مرۆڤ بەبێ خۆشەویستی پایەماڵ نابێ و هیچ واتایەکیشی نابێ چونکە خی پەروەردگار بوونەوەرەکانی بە خۆشەویستی دروست کردو و بە خۆشەویستیش فەرمانی پەرستنی پێداون و هەروەها بە خۆشەویستیش پاداشتی بەندە باش و چاکەخوازەکانێداتەوە بۆوەی بگەینە قۆناغی خۆشەویستی تەواو کامڵیش پێویستە سەرەتا و پێش هەر شتێکی دیکە بگەینە لێبوردنی تەواو کامڵ و لەوێشەوە بەرەو ئەوین کە بەرەو قۆناغی بەخشینمانە بە چونکە تۆ ناتوانی بە بێ خۆشویستێن ببەخشیت و بەخشندە بی و بە بێ لێبوردنیش ناتوانی ئەوین و خۆشەویستی بکەیت و خۆشت بوێت. ئەوە سروشتی ناوخۆی و ناوکی مرۆڤە کە پەیوەندی ئەو مرۆڤە بە کەسانی ترەوە دەستنیشانەکە پێویستە لەسەر مرۆڤ خەڵکی بەبێ هیچ مەرجێک خۆش بوێ، چونکە مرۆڤ ناتوانێ هەر خۆی بە تەنها ژیان بەسەر بەرێ، لەبەرئەوەی ئەوە سروشتی ناوخۆیی مرۆڤە کە پەیوەندی ئەو مرۆڤە بە کەسانی ترەوە دیاریەکە. ئەگەر مرۆڤ لە ناخی خۆیەوە خەڵکانی دیکەی خۆش بوێ و هەوڵ بدا لە پردەکانی پەیوەندی و تێگەیشتن لەگەڵ خەڵکانی تردا زیاتر بکا، ئەو دەمە کەسانی تری خۆش دەوێ و ئەوانیش هەمان هەستی لەگەڵە ئاڵوگۆڕ ئەکەن. بەڵام ئەگەر مرۆڤ لە ناخی خۆیەوە ڕقی لە خەڵکانی تر بێ و چاوەڕوانی خراپە وێیان بێت، ئەو کاتە لە کەسانی دەوروبەری تەنها تەماشای لایەنی تاریک و نووتەکی کەسایەتییان ئەکا، چونکە ئەو لە کەسانی دیکەدا چیتر نابینێ تەنها هەموو شتێکی بەد و خراپ و تاریک نەبێ، لەبەرئەوە گومانیش لەوەدا نییە کە ئەم مرۆڤە دواتر ڕقی لە کەسانی دەوروبەریە بێ و ئیدی هەر کەسێک بن. چونکە ئەو قینە لە نێو ناخی خۆیەوە هەڵدەقوڵێت و زادی ڕەفتارەکانی نییە لەگەڵیاندا. هەر بۆیە و لەبەر ئەوەشە کە پێویستە خۆشەویستی بەبێ مەرج بێ خۆشەویستی تۆ بۆ خەڵکی نامەتی خودای پەروەردگارە هەمیشە دکتۆر ئیبراهیم فەقێ وتەیەکی دووبارەکراوەی هەیە و دەڵێ هەموو ساتێک لە ساتەکانی ژیانت بەو جۆرە بژی وەک ئەوەی کا دوایین سات بێرە ژیانەدا بە باوەڕەوە بژی بە خۆشەویستی خودا و پەروەردگار و بە ئومێدەوە بژی بە خۆشەویستیەوە بژی بە تێکۆشانە و بژی و نرخ و بەهای ژیان بزانە. هەمیشە لە ئەزمونونەکانتەوە فێر بۆ وێنەی خۆت لاین لێدا بکە و ئەوە بزانە کە ئەمە تەنها قۆناغێکە و هیچی تر و ئەمانە کەند و کۆسپەکانی ژیان و هەموو کاتێک بار و دۆخ هەر بەخواست و ویستی تۆ نابێ بەڵام بارودۆخەکان هەرچێک و هەرچۆنێک بن و لەمپەرەکان هەرچییەک و هەرچۆنێک بن، پێویستە هەستەکانت ئەرێ و پۆزێتیڤ بن. کارتێکەری دەرەکی هەرچییەک بێت تۆ هێشتا هەر زیندوویت و هەناسە ئەدەی. دەرفەتی ئەوەت هەیە کە زیاتر لە خودای پەروەردگار نزیک ببیتەوە. دەرفەتی ئەوەت هەیە تەندروستیت باش بکەی. دەرفەتی ئەوەت هەیە ئامانجەکانت بهێنیتە دی. دەرفەتی ئەوەت هەیە ببیتە خاوەنی خێزانێکی باش. دەرفەتی ئەوەت هەیە خەونەکانت بهێنیتە دی. دەرفەتی ئەوەت هەیە خۆشەویستی ببەخشی بە هەموو ئەوانەی دەوروبەرت مادامێکی لەم دونیایەدا بەسەر زیندوویی ئەوا هەستەکانت پشتگیریت لێکەن ڕێگا مەدە ئەو شتەی کە لە ناختدایە وەڕس و بێزارت بکا. ئەوەش بزانە کە خۆشەویستی بناغەی ژیان و نیعمەتێکی خوای پەروەردگارە، دووبارە سڵاوتان لەبێ بەڕێزان لە بەرنامەی نۆژین لەگەڵتانین. گیڤاراڵێ مرۆڤەکان پەیکەریان بۆ ئازادی دروست کرد و سنووریان بۆ خۆشەویستی دیاری کرد بێگا لەوەی کەنە ئازادی پێویستی بە پەیکەرە و نەخۆشەویستیش پێویستی بە سنوورە. لە ژیانتدا بەرامبەر بە هیچ کەسێک ڕق و کینە لە دڵ مەگرە چونکە ڕق و کینە زیاتر لە دوژمن زەبرت پێدەگەێنێ ڕق و کینە هاوڕێکانت لێ دوورەخاتەوە و دوژمنەکانیشت لێ نزیکەکاتەوە خراپە و نهێنیە شاراوەکانت ئاشکراکە لە ڕیزی ژیر بەندانەوە دەیتگوێزێتەوە بۆ ڕیزی دەبەنگ و نەزانەکان وا دلێکا بە دڵێکی ڕەش و ڕوخساری زەرد و خەماویەوە بژیت. وتراوە هەست و سۆز دەوڵەت بنیاد دەنێ و هزر و هۆش و ژیری پتەوی دەکا هەوا و ئارەزۆش دەیڕوخێنێ مرۆڤ بەبێ ئاکار و ڕەوشتی جوان عەشق و خۆشەویستی دەتوانێ جێنشین و جێگرەوەی هەموو نەبوونەکان بێ. چ ڕەنج و ئازارێکە بە تەنهایی چێژوەرگرتن، چ ناشرینە بینینی جوانییەکان بە تەنهایی و چ بەدبەختییەکی ئازاربەخشە بە تەنها خۆشبەخت بوون. بریارێک ئەڵێ، ژیان بچووکتر لەوە بوو بمڕەنجێنێ و ناشرینتر لەوە بوو کە دڵم بۆی بلەرزێ. بۆ پوچەڵکردنەوەی کاریگەریە نەرێنیەکانی کە ئەوانی تر لەسرد بەجێ دەهێڵن ڕێگەیەکی کاریگەر بدۆزرەوە و نیشانی دەوروبەرتی بدا کە بۆ ئێوە گرنگن گوڵیان بۆ بنێرە یان هەر شتێکی تر کە هەستی پێ دەکەی نیشانی ڕێزی ئێوە لە بوونی ئەوان لە ژیانت دایە کەوایە کارێک بکە ئەوان هەست بکەن کە تۆ ئەوانت خۆش دەوێ. باوەڕ بکەن کە دایک و باوکتان هەمیشە باشترینەکانیان بۆ ئێوە دەوێت و لە کۆتایی گۆڕانکاری ئەرێنی کە لێیەوە دێتە کایەوە ئارەزوو دەکەن. بۆ ئەوەی بە زیندوویی بمێنیتەوە لە عەشق و خۆشەویستی دایک و باوکەوە فێری خۆشەویستی ببە ئەمەش نامەی دایکێکە بۆ جگەرگۆشەکەی کە تیایدا دەڵێ ڕۆڵی خۆشەویستم ئەو ڕۆژەی کە منت بە پیر و پەکەوتەیی بینی هەوڵ بدا بە ئارام بیت و دەرکم پێ بکەی ئەگەر من لە کاتی خواردندا خۆمم پیس کرد یا نەمتوانی خۆم جلەکانم لەبەر بکەم بە ئارام بە ئەو کاتانە بێنەوە بیری خۆت کە من کاتەکانی تەمەنی خۆم لە پێناو فێرکردنی ئەم بابەتانە بۆ تۆ بە خەرج داوە. هەمیشە بە خۆشەویستیەوە فێرم کردووی. ئەگەر قسەکانم بەلاتەوە دووپات کراوە و ماندوو ئامێز بوون قسەکانم پێ مەبڕە و گوێم بۆ بگرە. کاتێ تۆش مناڵ بووی چەندین جار داستان و چیرۆکم بۆ خوێندیتەوە تاوەکو خەو بچێتە چاوەکانت. من لە ژیاندا زۆر شتم فێر کردی، چۆنێتی نان خواردن، چۆنێتی جل گۆڕین، چۆنێتی ڕێ ڕۆیشتن و چۆنێتی ڕووبەڕوو بوونەوەی ژیان. لە کاتی گفتوگۆ کردن کاتێ باسێکم بیرەچێتەوە دەرفەتی تەواوم پێ بدە تاوەکو بیرم بکەوێتەوە ئەگەر نەمتوانی بیرم بکەوێتەوە توڕە مەبە دڵنیابە ئەوەی بەلای منەوە گرنگە لەگەڵ تۆ بوون و قسە کردنە لەگەڵ تۆ نەک مەسەلەی باس ئەگەر حەزم لە نان خواردن نەبوو ناچارم مەکە چاک دەزانم چ کاتێ دەبێ نان بخۆم. کاتێ قاچە ماندووەکانم دەرفەتی ڕۆیشتنم پێ نادەن، تۆ دەستەکانت بە من بدە، هەروەک بە مناڵی یەکەمین هەنگاوت بە هۆی منەوە هەڵگرت. ئەگەر ڕۆژێک بە تۆم وت چیتر نامەوێ بژیم و حەز دەکەم بمرم، تووڕە مەبە، ڕۆژێک دێت و تێدەگەی من چی دەڵێم. تۆ نابێ لەوەی من لە لای خۆت دەبی، دەبینی هەستی خەم و پەژارە و نیگەرانی بکەی. تۆ دەبێ لە لای من بیت و دەرکم پێ بکەیت و دەستم بگری. هەروەک من چۆن دەستم گرتی تاوەکو ژیان دەست پێ بکەی لە ڕێڕۆیشتندا دەستم بگرە بە دلۆڤانی و میهرەبانی کۆمەکیم بکە تاوەکو بە خۆڕاگری تۆوە ئەم ڕێگەیە بێنمە کۆتایی منیش بە خەندەی ئەو عەشقەی کە هەمیشە بۆ تۆ دەری دەبڕم قەرەبووت بۆ کەمەوە خۆشم دەوێی ڕۆڵەی شیرینم کاتێ لە دوای دایکت یان باوکتەوە لە پلەکانە دێیتە خوارەوە دەبینی چەند بە هێواشی دەڕۆن تێدەگەی کە پیر بوون کاتێ دەیانەوێ کارێک ئەنجام بدەن دەستیان دەلەرزێ تێدەگەی کە پیر بوون کاتێ دوای نان خواردن چنگێک حەب دەخۆن تێدەگەی چەندە ئازاریان هەیە بەڵام هیچ شتێک ناڵێن حەز دەکەی بمری حەز دەکەی زەمەن بوەستێت و لەمە زیاتر پیر نەبن خودایە سایە و سێبەری دایک و باوک لە هیچ کەسێک کەم نەکەیتەوە دایە و بابە من هەموو شتێکی خۆم بە قەرزاری ئێوە دەزانم هەمیشە تا دوایین ساتەکانی هەناسەی ژیانم قەرزاری ئێوەم. دیاری دا لە ڕوو سەرایا پاوێنەی بەفر سپی بوو سەرایا پاوێنەی بەفر سپی بوو